کاسێتی سێیەم لە بابەتی پڕۆژەی دەستووری هەرێمی کوردستان-عێڕاق، دیوی یەکەم لە لاپەڕە شەشەوە. چوارەم، لە ماددەی چوارەم جەخت کرایەوە لەسەر سەروەری و شکۆمەندی یاساکانی هەرێمی کوردستان لەسەر هەر یاسایەکی عێڕاقی تایبەت بەو بابەتانەی لە دەرەوەی دەسەڵاتە تایبەتەکانی حکوومەتی فیدراڵدان. و لە ماددە سەد و دەی دەستووری کۆماری عێڕاقی فیدڕاڵدا هاتوون. ماددەی چوارەم جەختکردنەوە و دووبارەکردنەوەی حوکمی بڕگەی دووەمی ماددەی سەد و بیست و یەکی دەستووری فیدڕاڵییە کە ئازادی بە هەرێم دەدا لە خستنە بەرکاری ئەو یاسایانەی لە دەرەوەی تایبەتمەندییەکانی حکومەتی فیدڕاڵن. هەروەها پرۆژەی دەستوری پەرلەمانی کوردستانیش دەسەڵاتی خستنە بەرکاری هەر یاسایەکی حکومەتی فیدراڵی داوە کە پەیوەست بێت بە بابەتێکی دەرەوەی ئەو دەسەڵاتە تایبەتمەندیانەی لە ماددەی سەد و دە ی دەستوری فیدراڵدا هاتوون ئەگەر بەرژەوەندی گەلی کوردستان پێویستی کرد ماددەی پێنجەمی پرۆژەکە پێنجەم. مادەی حەوتەم خرایە سەر پرۆژەکە کە جەخت لەسەر ناسنامەی ئیسلامی زۆرینەی گەلی کوردستان کراوەتەوە و بنەماکانی شەریعەتی ئیسلام یەکێکن لە سەرچاوەکانی یاسادانان و تەواوی مافەکانی ئایینی بۆ گشت کەسێک لە مەسیحی و یەزیدی و ئەوانی دی لە ئازادی باوەڕ و پیادەکردنی ئایینی دەستەبەر دەکرێت شەشەم. ماددەی پێنجەمی پرۆژەی چاو پێخشێندرایەوە لادرا سەبارەت بە بوونی شاری کەرکوک بە پایتەختی هەرێم چونکە شاری هەولێر پایتەختی هەرێمە. حەوتەم، ماددەی هەشتەم ئەو حاڵەتانەی لەخۆ گرتووە کە تیایدا ماوە بە گەلی کوردستان دەدا مافی خۆی پیادە بکا لە بڕیاردان لە سەر چارەی خۆنووسین و ئەمەش سەرچاوە و بنچینەکەی لە لایەک لە دیباجەی دەستووری فیدراڵ دەبینێتەوە و لە لایەکی دیکەوە پشت بە بەڵێننامەی نەتەوە یەکگرتووەکان دەبەستێت. کە عێراق لە دامەزراندنیەتی، هەروەها بە ماددەی یەکەمی هەردوو پەیمانی نێونەتەوەیی بۆ مافی شارستانی و سیاسی و بۆ مافی ئابووری و ڕۆشنبیری و کۆمەڵایەتی ساڵی هەزار و نۆ سەد و شەست و شەش دەبەستێت کە عێراق لە ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و یەک ەوە چۆتە پاڵیانەوە. بۆیە بەرکارخستنی ئەم بنەمایە لە پرۆژەی دەستوورەکە ڕێک دێت لەگەڵ دەستووری فیدراڵی. لەلایەک، و لەگەڵ بەڵێننامە نێونەتەوەییەکانی عێراق دانی پێداناون لەلایەکی دیکەوە، و حوکمی ماددەی هەشتەمی پڕۆژەکە گونجاوە لەگەڵ دێڕی دوایی دیباجەی دەستووری فیدراڵی کە تێیدا هاتووە، پابەندبوون بەم دەستوورە یەکگرتنی ئازادانەی عێراق بە گەل و خاک و سەروەرییەوە دەپارێزێت و ئەو کەسەی زانیاری هەبێ، بە باکگراوندی نووسینەوە و داڕشتنی ئەم ڕستەیە، دەزانێ ئەمە وەک یەکلاکردنەوەیەکی مامناوەندی هاتووە بۆ داواکاری سەرکردایەتی سیاسی لە کوردستان سەبارەت بە دانپێدانان بە بنەمای مافی گەلی کوردستان لە چارەی خۆنووسیندا لە دەقی دەستووردا بێت. بەڵام گفتوگۆ درێژخایەنەکان یەکلاکردنەوەیەکی مامناوەندی لێکەوتەوە. کە دەقەکە بخرێتە ناو دیباجەکە. بۆیە ناوەڕۆکی مادەی پێنجەم لە پرۆژەی دەستووری کوردستان بە بڕگەکانی یەکەم و دووەمیەوە دووبارەکردنەوەی ئەو حوکمەیە کە لە دیباجەی دەستووری فیدراڵیدا هاتووە و ماف بە گەلی کوردستان دەدا کە ئەگەر ناچار بوو لەم بارانەی خوارەوەدا چاو بە هەڵبژاردنی فیدراڵی بخشێنێتەوە. ئەلف پاشگەزبوونەوە لە سیستەمی فیدراڵی. بێ پاشگەزبوونەوە لە بنەما سەرەکیەکانی دەستووری لە دیموکراسی و مافی مرۆڤدا. ج. دەزگاکانی فیدراڵی سیاسەتی ڕەگەزپەرستی و گۆڕینی هەڵکەوتەی دیمۆگرافی لە کوردستاندا بگرنەبەر. پێنج. کاربکات بۆ مانەوەی شوێنەواری سیاسەتی ڕەگەزپەرستی و گۆڕینی هەڵکەوتەی دیمۆگرافی لە کوردستاندا. بە جۆرێک بە پاشگەزبوونەوە دابنرێ لەو پابەندییە دەستوورییانەی لە ماددەی سەد و چل ی دەستووری فیدراڵیدا هاتوون. ئاخنینی دەقی ماددەی هەشتەم بەم شێوەی باسکرا، گونجاوە لەگەڵ حوکمی بڕگەی دوایی لە دیباجەی دەستووری فیدراڵیدا کە جەماوەری یاساناسانی دەستووری بە بەشێک لە دەستووری دادەنێن و بە گوێرەی یاسا هەمان هێزی پابەندی هەیە. سەبارەت بە ناوەڕۆکی مادەکانی نۆیەم و دەیەمی دەستورەکەش ئەوا لە لایەک ڕێکن لەگەڵ فیقهی دەستوری و لە لایەکی دیکەوە لەگەڵ حوکمەکانی دەستوری فیدڕاڵی. هەشتەم. بڕگەی یەکەمی مادەی نۆیەم وەرگرتنی ڕای دەزگاکانی هەرێم لە هەر ڕێککەوتننامەیەکی پەیوەست بە بارودۆخی ڕەوشی یان مافەکانی هەرێمەوە بە مافێکی حاشا هەڵنەگر داناوە. ئەمەش وەک بنچینەیەکی سیستەمە فیدراڵیەکان بنەمای هاوبەشی لە فەرمانڕەواییدا دەیسەپێنێت. لە بڕگەی دووەمیشدا هاتووە کە ئەنجامدانی گرێبەست لەگەڵ دەزگاکانی هەرێمە بیانیەکان لە سنوری ئەو بابەتانەی بە پێی دەستور لە دەسەڵاتی هەرێمدان و لە دەرەوەی دەسەڵاتە تایبەتەکانی حکومەتی فیدراڵیدان پیادە کردنێکی سروشتی و ماف و دەسەڵاتەکانی هەرێمە و دەگونجێت دەگونجێت لەگەڵ بۆچوونە دەستوریەکان لە جیهاندا نەک هەر لە سیستەمە فیدراڵیەکان و بەس بەڵکو تەنانەت لە هەرێمەکانی خود موختاریشدا ڕوونترین بەڵگەش سویسرا و ئەڵمانیا وەک دوو وڵاتی فیدراڵی و ئیتالیا و ئیسپانیا وەک دوو وڵاتی خاوەن هەرێمی خود موختاری بڕگەی سێیەمیش تایبەت یا تایبەتە بە مۆرکردنی ڕێککەوتننامە لەگەڵ وڵاتە بیانیەکاندا. پڕۆژەی دەستوور کۆتی بۆ داناوە و بە مەرجی ڕەزامەندیی حکومەتی فیدراڵی و ئەویش بۆی نییە بە بێ هۆیەکی یاسایی دڵنیاکەر ڕەزامەندی نەدات. واتە پرۆژەکە مافی بە حکومەتی فیدراڵ داوە چاودێری رێکەوتننامەکان بکات و لە رێگەی بە مەرجدانانی رەزامەندی ئەوەوە بەڵام نابێ بە ناحەقی ئەو مافەی پیادە بکات. کارکردنیش بەم بنەمایە لە وڵاتە سیستەم فیدراڵیەکاندا ئاساییە و بەڵگەی لەسەر هەیە و کۆمەڵی دەستورناسانیش لەسەریدا کۆکن. نۆیەم مادەی دەیەمی زیادکراو بە بڕگەی یەکەم و دووەمیەوە وەک دووبارەکردنەوەی حکمی مادەکانی 105 و 106ی دەستوری فیدراڵی هاتووە و گونجاوە لەگەڵ یاندا کە تایبەتە بە دەستەبەرکردنی دادپەروەری لە بەشداری لە دەسەڵات و فەرمانبەریەکان و سامان و ئەرک و فەرمانەکانی فیدراڵی و هەرێم بەشێکی دادپەروەری دەبێ لە دەرامەتەکانی فیدراڵیدا بۆ هێنانەدی بنەمای هاوتایی و هاوڕێژەیی دانیشتوان و لە بەرچاوگرتنی ئەوەی بەسەر کوردستاندا هاتووە لە سووتان و وێرانکردن و بێبەشکردنی گەلەکەی بە درێژایی ڕۆژانی فەرمانڕەوایی پێشوو لە مافە بەرکەوتەکانی و ئەم دەقەش گونجاوە لەگەڵ حوکمی ماددەی سەد و دوانزە یەکەم لە دەستووری فیدراڵی لە لایەکدا و ڕێکیشە لە هۆکاردا لەگەڵ دەقی ماددەی سەد و شەش ی هەمان دەستوور لە لایەکی دیکەوە سەبارەت بە ناوەڕۆکی بڕگەکانی دووەم و سێیەم لە مادەی دەیەمی پڕۆژەکە بڕگەی دووەم بۆ پیادەکردنی بنەمای بەشداری هەرێم لە فەرمانڕەوایی فیدراڵیدا هاتووە و کە دەبێ بەشێکی لە فەرمانبەرییە گرنگەکانی فیدراڵی هەبێ بە گوێرەی چڕی دانیشتوانی و لەسەر بنەمای هاوڕێژەیی. بڕگەی سێیەمیش ئەو فەرمانگە فیدراڵیانە چارەسەر دەکا کە لە نێو هەرێمدا دادەمەزرێن کە حەق وایە بە هاوڵاتیانی هەرێم بسپێررێن. وەک پیادەکردنی بنەمای سەربەخۆیی خۆجێیی هەرێمی کوردستان هەر وەکو لە سیستەمە فیدراڵیەکان کاری پێ دەکرێت. بۆ نمونە مادەی سی و شەش ی دەستوری کۆماری ئەڵمانیای فیدراڵ دەهێنینەوە. دەیەم. لە مادەی دوانزە یەکەم دا هاتووە کە هەرێمی کوردستان ئاڵایەکی تایبەتی دەبێت و لە تەک ئاڵای کۆماری عێراقی فیدراڵدا هەڵدەگرێت. و مەبەست لە ئاڵای کۆماری عێڕاقی فیدڕاڵ ئەو ئاڵایە دەربڕی ئەو عێڕاقە فیدڕاڵیە بێ کە لە ماوەی دوانزە یا کە لە ماددەی ببورن دوانزە یەکەمی دەستوری فیدڕاڵدا هاتووە یازدەم مادەی سیانزە باس لە ڕێخستنی هێزی پێشمەرگە بە زێڕەڤانی هەرێم بە یاسایەک پشت بە ناوەڕۆکی مادەی ١٢١ پێنجەمی دەستوری فیدراڵ وەک هەرێمێک زێڕەڤانی دەبێت. دوازدەهەم سێ مادەش بە ژمارە پانزە شانزە و حەڤە زیاد کراوە سەبارەت بە پشتبەستنی هەرێم بە ئابووری ئازاد و قەدەغەکردنی پاوانکاری و چەوسانەوە و دەستەبەرکردنی کێبڕکێی ڕەوا و هاندانی وەبەرهێنان و پارێزگاری لە سامانی گشتی چونکە موڵکی گەلە و سامانە سروشتیەکان و ئاوی سەرەوە و ژێر زەوی و کانزاکانی دەرنەهێنراو و شوێنی هەڵکۆڵین و کانەکان و ڕێکخستن و پاراستن و دەرهێنان و بەڕێوبردن و مەرجەکان و ڕەفتارکردن لەسەر سامانەکان سامانی نەتەوەیی هەرێمن. دەروازەی دووەم دەروازەی دووەمی پڕۆژەی دەستورەکە بە ناونیشانی ماف و ئەرکە سەرەکیەکان و لە حەڤە مادە پێکدێت لیژنە تێبینی کرد کە زۆرینە و کڕۆکی ماددەکانی دەروازەکە هەندێ ماف ڕێکدەخات و ئەرکەکانی باسنەکردووە و لە کاتی خۆی کورت کراونەتەوە لە ڕووی شێوە و بابەتەوە بۆ حەڤدە ماددە لە کاتێکدا پێویستی بە پتر فراوانکردن و درێژەپێدان بوو بە جۆرێک زوربەی مافە شارستانی و سیاسی و ئابووری و کۆمەڵایەتی و ڕۆشنبیری لەخۆ بگرێت. و بگونجێت لەگەڵ ناوەڕۆکی جاڕ و پەیمانە نێونەتەوەییەکانی مافەکانی مرۆڤ بە تایبەتی جاڕی گەردوونی هەزار و نۆ سەد و چل و هەشت و هەردوو پەیمانی نێونەتەوەیی ساڵی هەزار و نۆ سەد و شەست و شەش کە وای لە لیژنە کرد جارێکی دی ڕێکیان بخاتەوە و بە دوور و درێژی بە پێزیان بکات ئینجا دەروازەی دووەمی کردە چوار بەش بەشی یەکەم بۆ مافە شارستانی و سیاسییەکان بەشی دووەم بۆ مافە ئابووری و کۆمەڵایەتی و ڕۆشنبیری و بەشی سێیەم بۆ ئازادییەکان و بەشی چوارەم بۆ ئەرکەکان و گشتیان لە جیاتی حەڤدە ماددە لە شەست ماددە ڕێکخران ماددەکانی هەژدە تا حەفتا و حەوت بەشی یەکەم یەکەم لە بەشی یەکەمدا جەخت لەسەر ئەمە کرایەوە کە هاوڵاتیان لە پێش یاسادا یەکسانن لە ماف و ئەرکەکاندا بە بێ جیاوازی بەوەی ڕەگەز، توخم، ڕەنگ، زمان، پێگەی کۆمەڵایەتی، ئایین، ڕێباز، باری ئابووری یان کۆمەڵایەتی یان پەیوەندی سیاسی و هزری و هەر کەسێک مافی هەیە لە ژیان و ئاسایش و ئازادی و نابێ لەو مافانە بێ بەش یا کۆتبەند بکرێن مەگەر بە یاسا و بە بڕیارێکی دادوەری و لە لایەنێکی دادوەری تایبەتمەند بێت و هەلی هاوتا مافێکی دەستەبەرکراوە بۆ هەموو هاوڵاتیانی هەرێم و فێرکردن مافێکی حکوومەتی هەرێمە بە بێ جیاوازی بۆ گشت هاوڵاتیانی دەستەبەر دەکات و لە قۆناغی سەتایی تەوزیمیە و حکوومەت پابەند دەبێ بە نەهێشتنی نەخوێندەواری و بە خۆڕایی خوێندن لە گشت قۆناغەکانی سەرەتایی و ئامادەیی و زانکۆ و فێرکردنی پیشەیی و تەکنیکی و گرنگی و بە یەکسانی ئافرەت لەگەڵ پیاودا و قەدەغەکردنی جیاکاری لە دژیدا و لابردنی هەر شتێک بە کۆسپ دابنرێت لەبەردەم یەکسانی دەستەبەرکردنی ڕێژەیەک کە کەمتر نەبێ لە سا بیست و پێنج ی کورسیەکان بۆ بەشداریکردنی ئافرەت لە هەڵبژاردنەکانی پەرلەمانی کوردستان و ئەنجومەنەکانی خۆجێی و شارەوانی کە بە گەڵ خستنی کە بە گەڵ خستنی دوو ئەنجومەنەکەی دوایی گۆڕانکاریەکی ئەرێنیە لە سەر ئەوەی لە دەستوری عێراقی دا هاتووە کە ئەم مافەی تەنها لە ئەنجومەنی نوێنەران پێداون. دووەم، پرۆژەکە سێ مادەی بە هەشت بڕگەوە تەرخان کردبوو سەبارەت بە مافی مرۆڤ، بۆ ئەوەی کە سزا کەسینە بێت و بۆ مافی داکۆکی لە خۆکردن و دادگایی کردنی بە ئاشکرا و پیرۆزی شوێنەکانی ئاکنجی بوون. لیژنە بە چاکی زانی کە ئەم مافانە بەرفراوان بکا لەسەر ڕێبازی ئەو حوکمانەی لە دەستوورەکانی وڵاتە دیموکراتەکاندا هاتوون و لە توێی پازدە ماددەدا ڕێکی خستن و دەستەبەرکردنی مافی بەندکراوان و قەدەغەکردنی جیاوازی لە دژیان و ڕێزگرتنی بیروباوەڕی ئایینیان و بنەما ڕەوشتێکانی ڕێکخست و پێشکەشکردنی سکاڵا و نووسراوەکانی داواکاری هاوڵاتیان بۆ سەرۆکی هەرێم دەستەبەر دەکرێت و دەبێ دەزگاکان لە ماوەی پانزە ڕۆژدا بڕیاری لەسەر بدەن و وەرنەگرتنیان یان بڕیارنەدان لەسەریاندا لە ماوەی دیاریکراودا لەبەر هەر هۆیەک بێ بەبێ پاساوێکی ڕەوا لێپرسینەوەی یاسایی دێنێتە کایەوە. هەروەها حکوومەتی کوردستان چاودێری خانەوادەی شەهیدانی بزاڤی ئازادیخوازی گەلی کوردستان و پێشمەرگە و خانەوادەی قوربانیانی ئەنفال و کیمیاباران و لە ئەنجامدا تووشبووان بە نەهامەتی بەردەوام دەکات ماددەی چل و یەک. سێیەم، مادەی چل و دوو کیانە شۆفێنی و فاشست و ڕەگەزپەرست و تیرۆرست و بە کافر دانەرەکان و بە کافر دانەرەکان و بەر نامەکانیان قەدەغە دەکات بەشی دووەم بەشی دووەمیش تەرخان کرا بۆ مافە ئابووری و کۆمەڵایەتی و ڕۆشنبیریەکان و شازدە مادە و بیست و شەش بڕگەی بۆ دابڕا بە جۆرێک لەگەڵ ئەو مافانەی کە لە دەستوورەکانی وڵاتە دیموکراتەکاندا هاتووە بگونجێت و جەخت کراوەتەوە لەسەر مافی کارکردن و یەکسانی لە هەل و هاوتایی و کرێ و ڕێساکانی دادپەروەری لە پلە بەرزکردنەوە و پارێزگاری کرێکاران لە چەوساندنەوە و مافیان لە دامەزراندنی سەندیکا، هەروەها جەخت کراوەتەوە لەسەر مافی خێزان. و خاوەندارێتی و پارێزگاری لە دایکایەتی و مناڵ و پیری و قەدەغەکردنی زۆرداری لە هاوسەرگیری. بڕگەی شەشەم لە مادەی چل و نۆ دا دامەزراندنی خانەکانی چاودێری و پاراستنی ئەو ئافرەتانەی لەبەر چەند هۆیەکی کۆمەڵایەتی ئاسایشی خێزانیان لە دەست چووە پێش یاسادا و بە دەقێک مافی بە هاوڵاتی داوە کە لە ڕووی تەندروستی کۆمەڵایەتیەوە چاودێری بکرێت و حکومەتی پابەند کردووە بە دامەزراندنی خانەکانی چاودێری تەندروستی و کۆمەڵایەتی و نەخۆشخانەکان هەروەها مافەکانی کەمەندام و خاوەن پێویستیە تایبەتەکانی ڕێکخستووە و بە پێنج ماددە و لە توێی پەنجا و دوو بڕگەی داناون. چوار بڕگەشی لە ماددەی پەنجا و چوار دا تەرخان کردووە بۆ چاودێریکردنی زانست و وێژە و هونەر و هاندانی توێژینەوەی زانستی و پاراستنی مافەکانی خاوەندارێتی جەستەیی و ناجەستەیی داهێنان و مافەکانی کاری وێژەیی و هونەری و زانستی. لە ماددەی پەنجا و پێنج دا بە حەوت بڕگە جەخت لەسەر چاودێریی تازە پێگەییشتوو و لاوان کراوەتەوە. و دانی بە وەرزشدا ناوە وەک مافی گشت هاوڵاتییەک و حکوومەتی پابەند کردووە بە هاندانی و دەستەبەرکردنی پێویستییەکانی و لە مادە پەنجا و حەوت دا گرنگی بە ژینگە و پێهاتە جۆراوجۆرەکانی زەوی، ئاو، هەوا، گیا و گیانلەبەران داوە. و پاراستنی کردووە بە ئەرکی سەرشانی کەسانی سروشتی و یاسایی و حکومەتی پابەند کردووە بە چارەسەرکردنی سەرچاوەکانی پیسبوون و ئەرکی پاراستن و پەرەپێدان و فراوانکردنی دارستانەکان و ناوچەکانی پشتێنە سەوزەکانی ناوەوە و دەوروبەری شارەکان و پەرەپێدانیان و فراوانکردنی کردنەوەی باخچە گشتیەکان و پاوانە سروشتیەکان بۆ پاراستنی ژیانی سروشتی و شکانی گیانلەبەران و گیا و بەرهەمی سروشتی و قەدەغەکردنی بنیاتنانی تەلار و ساختمان و بەکارهێنانی ئامێر و مەکینە تیایاندا بۆ پارێزگاری لە سروشتیان بە ئەرکی حکومەت داناوە. ماددەی پەنجا و هەشت یش حکومەتی پابەند کردووە کە ڕێکاری پێویست بگرێتە بەر بۆ پارێزگاری لە بەکاربەر واتە موستەهلیک و هاندانی بەکاربەران و شیاندنیان بۆ داکۆکی لە مافەکانیان بە دۆزینەوەی شێوازە یاساییەکان بۆ دامەزراندنی یەکێتی و کۆمەڵەکانی تایبەت بەم مەبەستە. بەشی سێیەم. بەشی سێیەمیش لە توێی سیازدە ماددەدا ئازادیەکانی ڕێکخستووە کە ئازادی ڕادەربڕین و بڵاوکردنەوەی و چاپەمەنی و ڕۆژنامەوانی و کۆبوونەوە و خۆپیشاندان و مانگرتنی ئاشتی و پەیوەندی پێوەکردن و نامە گۆڕینەوە و گەشت و نیشتەجێبوون و گەڕان و برەودان بە ڕۆڵی دامەزراوەکانی کۆمەڵگەی شارستانی و پشتگیری لە سەربەخۆییان و ئازادی دامەزراندنی کۆمەڵە و پارتە سیاسیەکان لەخۆ دەگرێت لە مادەی پەنجا و شەش دا هاتووە کە ناچارکردن لە ئایین و هزر و بیر و باوەڕ قەدەغەیە و حکوومەتی هەرێم مازادی هاوڵاتیانی کوردستان بە موسوڵمان و مەسیحی و ئێزیدی و کەسانی دیکە دەستەبەر دەکا. بۆ پیادەکردنی خواپەرستی و داب و نەریتی ئایینی و سرووت و ڕێزگرتن لە مزگەوت و کەنیسە و شوێنەکانی خواپەرستی و پەرەپێدانیان. مادەی شەست و نۆ ئەو پەیمانە یا ئەو پەیماننامە و بەڵێننامە و جاڕە نێودەوڵەتیەکان، کە تایبەت بە مافی مرۆڤن کە عێراق پەسەندی کردوون یا چۆتە پاڵیانەوە بە تەواوکەری حوکمەکانی دەستووری هەرێمی داناوە. ماددەی حەفتا ماددەکانی یا ببورن مافەکانی بیانیان کە لە بەڵێننامە نێودەوڵەتەکاندا هاتووە و کۆماری عێراقی فیدراڵ لایەنە تێیاندا و ڕێزلێگرتنیانی پاراستووە. مادەی حەفتا و یەک ماوە نادات کۆت بخرێتە بەر پیادەکردنی ئەو ماف و ئازادیانەی لە دەستووردا هاتوون، مەگەر بە یاسا بێت و بە مەرجێک کۆت بەندیەکە پتر لە ڕادەی گونجاو و پاساودار لە کۆمەڵگایەکی شارستانی بنیادنراو لە سەر بنەمای دیموکراسی و شکۆمەندی و یەکسانی و ئازادی و دادپەروەری کار نەکاتە سەر کرۆکی ماف و ئازادیەکە بەشی چوارەم ئەرکەکانی بە شەش مادە ڕێخستووە و بەرگری لە نیشتیمان و سەلامەتی خاکی و پارێزگاری لە دامەزراوە دەستوریەکانی یەکێتی نیشتیمانی و ڕێزگرتن لە بەها پیرۆزەکانی خەباتی گەلی کوردستان لە پێناو ئازادی و دیموکراسی و پابەندبوون بە دەستوور و یاساکان و ڕەچاوکردنی دابونەریتی گشتی بە ئەرکی پیرۆزی گشت هاوڵاتییەک داناوە و ماددەیەکی داناوە بۆ ڕێزگرتن لە سەرکردەکانی هێمای بزافی ڕزگاریخوازی کوردی و شۆڕش و شەهیدەکانی و پارێزگاری لە شکۆمەندی خانەوادەکانیان و پێشمەرگە دێرینەکان و خەباتگێڕانی و پاراستنی موڵکایەتی گشتی و سامانی گشتی، و ڕێزگرتن لە مافی خاوەندارێتی کەسانی دیکە و بەشداریکردن لە خەرجییە گشتییەکان. بە دانی ئەو باج و ڕەسمانەی بەپێی یاسا دەکەوێتە سەریان و پابەندکردنی ئەو کەسەی پلەوپایەیەکی میری یا فەرمانێکی گشتی دەگرێتە دەست بە توندوتۆڵی و دەستپاکی و ڕووەتمەندی ئەنجامی بدات. دەروازەی سێ تێبینی کرا پرۆژەی دەستورەکە دەسەڵاتەکانی هەرێمی نەژماردووە یان بیان خاتە مادەیەک بۆیە لیژنە هەر سێ دەسەڵاتی دانان و جێبەجێکردن و دادوەری ژماردن و لە مادەی حەفتا و هەشتی دانان و دەروازەکە لە سی و حەوت مادە بوو بە شەست و چوار مادە مادەی حەفتا و هەشت بۆ سەد و چل و یەک بەشی یەکەم تەرخان کراوە بۆ دەسەڵاتی یاسادانان و ناوی ئەنجومەنی نیشتیمانی کوردستان عێراق گۆڕا بۆ پەرلەمانی کوردستان چونکە لەسەر ئاستی میلی و ڕسمی زۆر بەکار هاتووە و پتر دەربڕی مەبەستەکەیە لە زاراوەی ئەنجومەنی نیشتیمانی هەروەها پەرلەمان بە وێزگە دانرا بۆ بڕیاردان لە پرسە چارەنووسسازەکانی گەلی هەرێمی کوردستان بۆ ئەوەی گونجاو بێ لەگەڵ ناوەڕۆکی بڕگەی یەکەم لە ماددەی پەنجا و شەش لە ماددەی پەنجا و شەش ی یاسای هەڵبژاردنی. هەروەها ماددەی نەوەد ماف بە ئەندامانی پەرلەمان دەدا وەک مافێکی دەستووری پیادەکراو لە گشت وڵاتەکانی سیستەمی دەستووری، پرسیار ئاڕاستەی سەرۆکی ئەنجومەنی وەزیران و جێگری وەزیرەکان بکات و لێپرسینەوەیان لەگەڵدا بکات. دەقنووسی ئەم مافەش لە یاسای هەڵبژاردنی ئەنجومەندا نابێتە هۆی دەقنووسنەکردنی لە دەستووردا، چونکە شێوازێکی کارایە بۆ چاودێریکردنی دەسەڵاتی جێبەجێکردن. دەسەڵاتە تایبەتەکانی پەرلەمانیش لە ڕۆشنایی حوکمەکانی دەستووری عێراقی و ئەو دەسەڵات و تایبەتمەندیانەی بە دەسەڵاتەکانی هەرێمی دراون، بە درێژی لە ماددەی نەوەد و سێ دا باسکراون و لە بڕگەی دووەمیدا دەسەڵاتی پەسەندکردنی پێشنیاری هەموارکردنی دەستوور و لە بڕگەی سێیەم بێ دا مافی هەموارکردنی پیادەکردنی ئەو یاسا فیدراڵیانەی لە دەرەوەی دەسەڵاتە تایبەتمەندەکانی دەزگاکانی فیدراڵین و لە بڕگەی سێیەم جیم دا مافی دانانی یاساکانی پەیوەست بە تایبەتمەندیە هاوبەشەکانی دەسەڵاتەکانی فیدڕاڵی و دەسەڵاتەکانی هەرێم و لە بڕگەی چوارەمدا بوردنی سەرۆکی هەرێم یان جێگرەکەی لە پۆستەکانیان دوای تاوانبارکردنیان لەلایەن دادگای دەستوری کوردستانەوە و لە بڕگەی شەشەمدا دەسەڵاتی بڕیاردان لەسەر سیاسەتە هاوبەشەکانی نێوان حکوومەتی هەرێم و حکوومەتی فیدراڵیان لەخۆگرتووە و لە ماددەی نەوەد و چوار دا هاتووە کە نابێ پەرلەمان واز لە دەسەڵاتە یاسا دانەرییەکانی بێنێت جگە لەوەی کە لە بڕگەی حەوتەمی ماددەی سەد و چوار ی پرۆژەی دەستووردا هاتووە ئەویش دەسەڵات پێدانی سەرۆکی هەرێمە کە هەندێ فەرمانی یاسا ئامێز دەربکا ئەگەر هەرێمی کوردستان و سیستەمی سیاسی ئاسایشی گشتی ئاسایشی گشتی یان دامەزراوە دەستوورییەکانی تووشی مەترسی و کات هاتن. واتە تووشی مەترسی هاتن کە هەڕەشەی لە بوونی دەکرد و نەدەکرا پەرلەمان کۆبێتەوە. بە مەرجێک فەرمانەکان لە یەکەم کۆبوونەوەی پەرلەماندا بخرێنە بەردەمی و ئەگەر نەخرانە بەردەمی، خرانە بەردەمی و پەرلەمان پەسەندی نەکرد، ئەوا ئاکاری یاساییان لەسەر نامێنێت. بەشی دووەم. بەشی تایبەت بە سەرۆکی هەرێمی کوردستان لە ماددەی نەوەد و نۆ ی پرۆژەی دەستووری هەرێمدا هاتووە کە سەرۆکی هەرێم فەرماندەی گشتی هێزی پێشمەرگەیە زێڕەڤانی هەرێمە ئەمەش پشت بە دەستووری عێراقی فیدراڵە کە دانی نا بە بوونی هێزێکی پاسەوانی بۆ هەرێم هەروەها چاو بە ماددەی چلی پرۆژەکەی پێشوو خشێندرایەوە کە شێوازی هەڵبژاردنی سەرۆکی هەرێمی وەک شێوازی هەڵبژاردنی سەرۆکی کۆمار دانابوو، کەچی ئەمجارە لە ماددە سەد دا هەڵبژاردنی لەلایەن هاوڵاتیانی کوردستان و بە دەنگدانی نهێنی ڕاستەوخۆ دەقنووس کرا. سەبارەت بە دەسەڵاتەکانی سەرۆکی هەرێمیش کە لە ماددەی چل و چوار دا هاتبوو، دووبارە لە پڕۆژەکە داڕیژرایەوە بە شێوەیەک بگونجێ لەگەڵ حوکمەکانی دەستووری عێراقی و بنەماکانی. دوای ئەوەی کە دەستووری عێراق دانی نا بە سیستەمی فیدراڵی. دووەم. بەشی تایبەتە بە ئەنجومەنی وەزیرانی هەرێمی کوردستان بۆ پیادەکردنی دەسەڵاتی هەرێمەکان کە لە دەستووری هەرێمدا هاتوونە و بۆ هاوبەندی لەگەڵ حوکمەکانی ماددەی سەد و دوازدە بە هەردوو بڕگەی یەکەم و دووەمی و مادە سەد و دە ی تایبەت بە دەسەڵاتە فیدراڵیەکان و دەسەڵاتەکانی هەرێمەکان و مادەی سەد و چواردە ی تایبەت بە دەسەڵاتە هاوبەشەکانی دەزگاکانی فیدراڵی و هەرێمەکان.